کاسێتی دەیەم دیوی دووەم. من بە دەنگێکی نووسا و گریا و کە هەموو. دە جیازەکانی دنیا گوێیان لێ بوو هاوارم کرد من دیز من میز دەکەم بە حیزب دە میز وام گوت و بە چاوێکی پڕ فرمێسکەوە بە هەموو پێشمەرگەکانم گوت گوێم لێ بگرن حیزب دەوێ هەموومان لێرەدا وەک سەگ بتۆپێنن ئێمە چۆن ئەمشەو ئەوانمان سەر بڕی ئەمشەوانیش سەرمان دەبڕنەوە لەم شەڕەدا کەس لەوی تر شەریفتر نیە تێدەگەن ئێوە هەمووتان شەڕتان دیوە شەوێک تۆ هێرش دەبەیت و شەوێک ئەوان ئەم شەو هەمووتان دەکوژن بە قسەی من بکەن من بە تەنها دەگەڕێمەوە بۆ ئەو کەپکە من دەمێکە باکم بە زۆر شت نەماوە ئازانیم وا مەزانن ئازا و تڕۆ هاتووە و شتە قۆڕانەم بە قەد مشکێک و زیاتریش لە مردن دەترسم بەڵام کەستان وەک من نائومێد نین، حزب بڕیاری داوە لەم کەپکە خوێڕیەدا شەهیدی هەبێ تا دوایی لە چلەکان چلەیان بۆ بکات و هەموو ئەو تڕۆهاتانەی تر، من وەک هەمووتان لە مردن دەترسم، لە ئێوە زیاتر لە مردن دەترسم، بەڵام نامەوێ کەستان لەوێدا بکوژرێن، بڕۆنەوە بۆ لای دایکتان. ئەوەی دەتوانێ نەگەڕێتەوە بۆ ئەم شەڕە با قەت نەیەتەوە، ئەوەی دەتوانێ بڕوات و نەیەتەوە بەم مەملەکەتەدا با بڕوات و نەیەتەوە، ئەوەی پارەی هەیە و دەتوانێ ئیشێکی تر بکا با ئیشێکی تر بکا، من پێشتر بەم جۆرە بیرم نەکردبووە، بەڵام هەموو ڕووداوەکانی ڕۆژی پێشتر لەوە پیستر بوون بتوانم وەک جاران ئەهریمەنانە بژیم. لەو ساتەدا ئەو قسانەی سریاسی گەورەم لە پێش چاو بوو کە باسی مرۆڤی مەزنی دەکرد، بۆ یەکەمین جار دەمویست ببم بە مرۆڤێکی مەزن، دواجار دەمویست بە کەمترین خوێن ئەو کەپکە خوێڕییە بدەم بە دەستەوە کە دڵنیا بووم حیزب دواتر ناشیکا بە ئاودەستخانە. دڵنیا بووم ئەمشەو هەموو ئەو کوڕە گەنجانە سەردەبڕن، وێنەی لاشەکانیان لەناو ئەو بەردەڵان و گیا و خۆڵە گەرمەی هاویندا دەهاتە بەرچاو. هەموویانم یەکەیەکە بە مردوویی دەبینی. دەمزانی ئەو دوو دیلەی کە لە تاریکیدا هەڵهاتن، هەموو شتێ لەسەر هەمووان دەزانن. دەمزانی سەنگەرەکانی دوژمن لەو بەرەوە، هاوار و قیڕە دوور و درێژەکانی منیان ناسیوەتەوە، ئەو شەوە هەموو پێشمەرگەکان ڕۆشتن، دوانیان نەبێ کە سوور بوون لەگەڵ مندا بمرن، شەو لەسەر ئەو کەپکە غەمگینە سێ بە سێ دانیشتین و چاوەڕوانی هاتنی دوژمنمان دەکرد، شەوێکی گەرم بوو، دنیا یەک پارچە مێشوولە بوو، دەوری نیوە شەو هەستمان پێکردن خۆیان بوون، دوشمن بوون بە هەموو هێز و تفاقێکی خۆیەوە هاتبوو تۆڵەی شەهیدەکانی بکاتەوە، سەرەتا بە هاوان دایانگرتینەوە، بەڵام ئێمە باکمان نەبوو، خۆمان لەسەر. دۆشکەکانمان مت کردبوو، دەوری سەعاتێکی بەیانی پەلاماریان داین، بڕیارم دابوو دواهەمین شەڕی ژیانم بە شەرەفەوە بکەم، هەرسێکمان تا دوا فیشەک لە شوێنەکانی خۆمان هەڵنەساین، نزیکی سەعات سێ گوللەمان پێ نەما. نزیک سەعات چوار، ساماڵی کونجی کە ببوو بە چاوساغی دوژمن، لە بن بەردێکی نزیکەوە هاواری لێ کردم، سریاسی سبح دەم، دەزانم فیشەکتان پێ نەماوە، تەسلیم بن، وەرنە خوارێ، من وەعدی شەرەفتان دەدەمێ ناتان کوشن. ئەو کاتەی ئەو وای دەگوت و من و دوانەکەی تر سەعاتێک بوو پاڵکەوتبووین و دەستمان کرد بۆ ملیەک و سەیری ئەستێرەکانمان دەکرد، خودایە ئەوە چی نەریتێکی پیس بوو، لە شەڕی ئەم مەملەکەتەدا بەردەوام بە دیلەکانیان دەگوت وەعدی شەرەف وەرنە خوارێ هیچتان لێ ناکەین من بە دوو پێشمەرگەکەی ترم گوت با گۆرانیەکی کامکارەکان بڵین من لە مێژ بە گۆرانی کامکارەکانم نەگوتبوو لە دوای مردنی سریاسی سبح دەمەوە هەموو ئەو شتانم واز لێنابوو ئەو شەوە هەرسێکمان گۆرانی کامکارەکانمان گوت کە دوژمن گەیشتە سەرمان ئێمە گۆرانیمان دەگوت کە ئێمەیان داگرتە خوارێ دەستیان کردە ملی من و گوتیان تۆ شتێکی تریت شتێکی تر. سارتییەکی سارتییەکی قوتویان دامێ و من خۆشحاڵانە خواردمەوە پێکەنیم لەو کاتەدا کە من وەک گەمژە سەیری ئەو پاسەوانانەی دوژمنم دەکرد و ساردیم دەخواردەوە هەردوو هاوڕێکەمیان بردە نزیک بەردێکی دیکە لەولاوە بە دوو دەستڕێژی کورت حسابیان بۆ کردن، شتەکان بە خێراییەکی بێ مەعنا تێپەڕین، من هەستم کرد کە ڕەوتی دنیا بە جۆرێکی سەیر خێرا دەڕوات، ئەوە دەنگی دواهەمین دەستڕێژ بوو، من لە گۆڕەپانی شەڕدا گوێم لێ بووبێ وەک دەستڕێژەکانی تر سارد و ڕەق و ترسناک نەبوو، بەڵکو لە دەنگی باڵندەیەکی بریندار دەچوو بخوێنێت، لە قاسپەیکەوێکی زامدار دەچوو بە منیان گوت سریاسی سبحدم تۆ حسابێکی ترت هەیە. تۆ شتێکی تری. لەو ساتەدا زانیم من ناکوشن بەڵکو بۆ شتێکی سەخت تر لە مردن ئامادەم دەکەن، ئەو کاتە کە کۆڵەپشتەکەیان لێ سەندم و نیتاقەکەیان لێ کردمەوە و پشتێنەکەیان کردمەوە و پێڵاوەکانیان لە پێدا کردم تێگەیشتم ئیدی جەنگ لە ژیانی مندا بۆ هەتا هەتایە کۆتایی پێهاتووە، دیارە مزەفەری سبح دەم جەنگ بە شێوەی جۆراو جۆر درێژەی هەیە ئەو ڕۆژەی کە منیان بردە تەلەفزیۆن تا هەموو نهێنێکانی خۆم لە شەڕدا باس کەم ئەو شەوە بەشێک بوو لە جەنگ بەڵام ئەوانەی کە تەنها شەڕی ناو سەنگەر و هاوار و ڕاکردنی ژێر بارانی گوللەیان تاقی کردۆتەوە زۆریان دەوێ تا لە جۆرەکانی تری شەڕ تێدەگەن کە پیستر و چڵکنترە لە شەڕی ڕووبەڕووی ناو جەنگەڵ، من پێت دەڵێم شەڕی پیاوانی عاقڵ سەد هەزار جار لە شەڕی پیاوانی کێوی و ڕامنەکردووی وەک ئێمە چەپەڵترە. من پێت دەڵێم بۆ ئەوەی ئاگات لە خۆت بێ. کە منیان برد بۆ تەلەفزیۆن، لەوە پێش لە بەردەم کامێرادا نەوەستابووم. هەستیشم نەدەکرد ببمە پیاوێکی ئەوتۆ گرنگ بە کۆمەڵێک کامێرای گەورە وێنەم بگرن. بەڵام ئەو ڕۆژە تیمێکی تەواویان هێنا و بە هەمووان وێنەیان گرتم، هەرچییەکم دەزانی لە پێشدەم کامێرەکاندا گێڕامەوە، بە درێژایی باسی هەموو شەڕەکانم کرد، لە باسی ئەو دیلانەوە کە کوشتمانن تا باسی سۆزانی غەمگینەکانی کەریمی شیرین، چۆن چیرۆکەکان بۆ تۆ دەگێڕمەوە بێباک لەبەردەم کامێرەکاندا دانیشم و هەموو شتێکم گێڕایەوە، هەموو نوکتە و تڕۆهاتەکان. هەموو ئەو گفتوگۆیانەی کە لە ژیانمانمدا بیستبێتم. ئەو قسانەی لە دیوەخانی کەیخوسرەو ئاغای سۆفیان ئاغای سەدری ئەڕحەمی بیستبووم. ئەو نوکتانەی گەچکارەکان لە بوڕاق دەیانگێڕایەوە، چیرۆکی پڕۆفیسۆری شەوە تاریکەکانمان، مردنی محەمەدی دڵشووشە، قسەبێژێک، چاوپێکەوتنێکی لەگەڵدا دەکردم. لەوانەی مرۆڤ وادەزانێ شەویش بە قات و بۆینباخەوە دەکەون. کوڕێکی شیرین بوو پێی گوتم قسە بکە بە ئارەزوی خۆت قسە بکە دایی خۆمان مۆنتاجی دەکەین چەند جار ئەو وشەی بەکار هێنا من ڕیشم دەخوراند و لێم دەپرسی مۆنتاج یەعنی چی ئەو دەیگوت یەعنی ئەوەی قسە زیادەکان دەبڕین و فیلمەکە دەنینەوە دەم یەک بە جۆرێک کردبوون و دابڕانی تێدا نەبێ من بەرامبەر کامێرەکە دانیشتم و بە ئارەزووی خۆم هەموو ژیانی خۆم دەگێڕایەوە، هەندێ جار ئەو بە شێت و شتم تێدەگەشت، بەردەوام یەک دوو پرسیاری دووبارە دەکردەوە، من باسی دواهمین هەناری دونیام دەکرد، ئەو دەیپرسی ئەی ئەو کات پەیوەندیت بە جاش و خۆفرۆشەکانەوە چی بوو؟ من دەمگوت هیچ پەیوەندیم نەبوو، پەیوەندی چی؟ من ئەو کات هاوڕێی مارشاڵ بووم، هاوڕێی پڕۆفیسۆری شەوە تاریکەکان بوون، دواهمین هەناری دونیا حەقی جاش و خۆفرۆش و ئەو تڕۆهاتانەی چییە؟ قسەبێژەکە کە ناوی، مارشاڵ، نە پڕۆفیسۆر نە شەوە تاریکەکانی بیستبوو بێ ئەوەی خۆی تێکبدا دەیگوت، ئەی وەک بزانی ئەو کات چەکیان لە حکومەتەوە بۆ دەهات؟ من دەمگوت، نا ئەو کات پەتاتە و تەماتە و ئەو شتانەیان لە حکومەتەوە بۆ دەهات. سریاسی مەزن بەیانیان لە ئەلوەکە وەری دەگرت و دەیفرۆشت. من هەرچییەکم دەگوت ئەو بە دەست ئاماژەی دەدامێ تا بەردەوام بم. ئەو دەیگوت مەترسە دوایی خۆمان مۆنتاجی دەکەین. هەر شریتێکم پڕ دەکردەوە پشوویەکمان دەدا و چایەکمان دەخواردەوە و لە پشووەکاندا هەموو ماچیان دەگرتم و دەیانگوت، قسەکانی تۆ دیکۆمێنتێکی زۆر گرنگە بۆ حیزب، پشتی ئەو خۆفرۆشانە دەشکێنێ. من ڕیشم دەخوراند و دەمگوت، دیکۆمێنت یەعنی چی؟ پێیان دەگوتم، یەعنی بەڵگەنامە، یەعنی ئەوەی ئەگەر ئەو جاشانەی ئەوبەر گوتیان، ئێمە شتی وامان نەکردووە، ئەو قسانە دەخەینە بەردەستیان و دەڵێین، تەماشاکەن ئەمە قسەی چەکدارەکانی خۆتانە، ئێمە ئەو فیلمە دەدەین بە هەموو دنیا، بە دەرەوە، بە وڵاتە دراوسێکان، بە نەتەوە یەکگرتووەکان، بە فەخامەتی سەرۆک، دەوڵەتەکان، بە دادگای نێودەوڵەتی، بە کۆنگرەی ئیسلامی، بە فاتیکان. من لە مناڵیمدا جارێک وێنەکەم لە ناو گەڵی سەرۆکدا بە هەموو وڵاتدا بڵاو بۆوە ئێستاش ئەم وێنەیەم بە سەرتاسەری دونیادا دەڕۆشت لە ڕاستیدا خۆشحاڵ نەبووم بەوەی وێنەکانم بەو جۆرە دەڕوا خۆشحاڵ نەبووم کاتێک ئەو هەموو تڕۆهاتە دەژێڕمەوە مەلاکانی دونیا و حەزرەتی پاپا بمبینن کە دڵنیا بووم ئەو کاسێتانە دەبرێ بۆ شوێنی تر و خەڵکانی لە من و تۆ گرنگتر گوێیان لێ دەبێت پتر لەسەر شەڕەکان قسەم دەکرد، چیتر قسەم لەسەر دڕندەیی و وەحشیەتی جەنگەکان دەزانی، دەمگێڕایەوە، زوو زوو ڕووم دەکردە قسەبێژەکە و دەمگوت، هەر ئێمە وا نەبووین، ئێوەش لە ئێمە شەریفتر نەبوون، لەم شەڕەدا کەس لە کەس شەریفتر نییە، حەزم دەکرد شتێک بکەم خەڵکی لەو شەڕانە بترسن، شتێک بشێڕمەوە خەڵکی شەرم بکەن، من لە دواییدا بەو کوڕەم گوت کە شریتەکانیان پیشاندا پێم بڵێن با سەیری بکەم، دیارە قسەیەکی تڕۆهاتی گەورە بوو، لە دوای تۆمارکردنی کاسێتەکانەوە ئیتر نە چا و نە ساردیم نەخواردەوە، هەر ئەو شەوە بە دەست و چاوی بەستراوە بردیانم بۆ زیندانێکی بچووک و پێیان گوتم تا سبەی لێرەدا دانیشە، بەیانی خۆمان دەزانین دەتبەین بۆ چ جەهەنم و لالەزارێک، شەوی دواتر منیان هێنایە ئەم قەڵایەوە، ئەم قەڵا تاریک و بێدەنگ و دوورەدەستە، لەو ڕۆژەوە ئیتر جگە لە پاسەوانەکان کەسی ترم نەبینیوە، نازانم ئایا شریتەکانم لێدراوە یاخود نا، نازانم کەس گوێی لە من بووە کاتێک چیرۆکی مردنی سەریاسە و محەمەدی دڵ شووشە دەگێڕمەوە یاخود نا، ئەگەر کاسێتەکانم پەخش کرابایە یان نا، من ناتوانم بکێڕمەوە بۆ باوەشی و دنیایی جاران ئەگەر ڕۆژێ لە ڕۆژان بەریان دام دەڕۆم بۆ وڵاتێکی تر لە مەملەکەتێکی تر ژن دەهێنم و ناوی خۆم دەگۆڕم مزەفەری سوبح دەم ئەگەر بەر بووم کارێک دەکەم نەمدۆزیتەوە دەزانم شتێکی بێ مانایە من و تۆ دەست بکەینە مل یەک و تۆ پێم بڵێی وای سەریاز ژیان وای کوڕی شیرینم من دەست کەمە ملی تۆ و بڵێم وای بابە ژیان وای ئای شتێکی وا بێت من لە شەرم و قێز و تەریقیدا دەمرم، هەست دەکەم ژیانی هەردووکمان لەوە ناشرینترە بەرگەی گوناهی وا بگریت، وانییە موزەفەری سوبح دەم وانییە؟ ژیانی هەردووکمان لەوە ناشرینترە بەرگەی خۆشەویستییەکی لەو جۆرە بگرێت. بەشی حەڤدەهەم تا ماوەیەکی درێژ من و سریاسی سبەحدەم کاسێتمان دەگۆڕیەوە دواهەمین کاسێتم لە پاتراوە بۆ نارد شتێکی زۆر لە خەم و گاڵتەچاڕی لە زیرەکی و ساویلکەی لە دەنگی و کوڕەدا هەبوو هەموو جارێ ئەوەی دووبارە دەکردەوە کە نایەوێ من ببینێت بۆ جارێکیش چییە لێی نەپرسیم لە دەرەوە چی ڕوودەدات، لەو زیندانە تاریک و تەنیایی خۆیەوە ئارەزوویەکی بۆ دنیا نەمابوو، تەنها لەناو یادگارەکانیدا دەژیا. دڵنیام ئەگەر هاتوو ڕۆژێک لەو زیندانە هاتە دەرەوە، شوێنێکی دوور هەڵدەبژێرێ، شوێنێک جگە لە یادگارەکانی کەسی دی دەستی پێی ڕاناگات. من لەو کاسێتانەی ئەوە بۆنی ئەوەم کرد جگە لە خۆی سریاسێکی دیکەش هەیە جگە لەو کەسانی تر هەن کە من هیچیان لەبارەوە نازانم ئەوە گینگیڵێکی کوشندەی لە ڕۆحمدا بۆ ساز کردبووم نائاسودەییەکی بۆ هێنام گەورەتر بوو لە نائاسودەیی ئەو ڕۆژانەی بەدوای سێبەری دووەمین سریاسە دەگەڕام من لەو شەوانەدا دەمپرسی خودایە من کەوتوومەتە ناو چ دنیایەکی خاڵیەوە، کەوتمە کوێی ئەم وجودەوە کە مەخلوقاتەکان بەو شێوەیە تێیدا دەشکێن و پارچە پارچە دەبن و هەریەکەیان دەکەونە گۆشەیەکەوە لە هیچ گۆشەیەکی تری ترەوە دیار نییە؟ ئەو لە هەموو ئەو کاسێتانەدا بە منی دەگوت بڕۆ و نەدیمی شازادە بدۆزەرەوە، نەدیمی شازادە نەهێنیەکان دەزانێ، ئەو کاتەی من. من گەڕامەوە نەدیم لە کەشتێکی دوور و درێژ بوو، چەندەها مانگ بوو کەس نەیت بینیبوو، دەبایە لە جێگایەکی دیکەوە دەست پێ بکەم، من هەرگیز نەدیمی شازادەم نەبینی، دەزانم بە جێهێشتنی کوردستان بە بێ بینینی نەدیمی شازادە گەلێک نهێنی و سیمایە و ڕۆژگارانەی وەک نادیار و نهێنی ئەشتۆتەوە، دەزانم دەکرا نەدیمی شازادە هەندێ لاپەڕەی نهێنی ئەو سەردەمەم پێ بڵێ کەچکە لەو کوێرە هیچ کەسێکی دی نەیدەزانی بەڵام وەک ئەو وابوو دەستێکی تاریک من لە هەموو ئەو سەرچاوانە داببڕێ کە بە قووڵی دەچوونەوە سەر ڕۆژگارە تاریک و تایبەتێکانی ئەو مناڵە نەدیمیش یەکێک بوو لەو سێ مناڵەی لە سەرەتای سەرەتاوە لەگەڵ نەهێنێکان داتبوون بەڵام ئەویش بە شێوەیەکی سەیر لە ناو تەپ و تۆزی ڕۆژەکاندا خنکا و من ئاساورێکم نەدۆزیەوە من لە هەموو ئەو شوێنانەی بۆ گەڕام کە دەشێ بۆی بگەڕێیت ئیکرام هەموو ئەو هەرێمانەی بەدوادا تەی کرد و نەیدۆزیەوە وەک ئەوەی نەدیم هیچ نەبێت جگە لە خەیاڵێ جگە لە تەمێک کە لە چیرۆکێکەوە دێت و لە دنیادا پەخش دەبێتەوە و دەمرێ نا دۆستان من هەرگیز نەدیمم نەدۆزیەوە بۆیە دەبوایە ڕێگایەکی تر بگرمە بەر من دەبایە بچم بۆ لای سەی جەلالی شەمس کە یەکەمین جار ناوی ئەو پیاوەم لە کاسێتەکانی سریازدا گوێ لێ بوو ناوێکی ئاشنا هاتە بەرگوێم ناوێک وەک ئەوەی لەوە بەر بیستبێتم و دواتر لە جەهەنەمی یادەوەریەکانمدا سوتابێ من وەک هەموو ئەوانەی لە ساتێکدا پێویستیان بە گەڕان دەبێ لە خاشاکی یادەوەریەکانمدا لە خۆڵەمێشی ئەو سەردەمانەدا کە دەبایە جارێک وێنەیەکیان لە یاد بەرنەوە ئاوها ناو تاریکترین و وردترین شوێنی یادەوەریم دەگەڕام ئەو ناوە شتێکی پێ دەگوتم دروست نەمدەزانی چییە تا شەوێکانی کرامی شێو و بەخۆی و ڕوخسارە ئاسمانیەکەیەوە هات لە فریشتەیەکی گەورە دەچوو لە ڕیوایەقەکانی ئاسماندا خەریکی جێبەکردنی کاروباری فریشتەکانی تر بێ ئەو شەوە بۆنێکی هێندە سەیری هەبوو وا تێگەیشتم ئەو چرکەیە لە ئاسمانەوە دابەزیوە، هەستم دەکرد لەگەڵ دەرکەوتنیدا کۆمەڵێ ڕۆحی ئاسمانیشی لەگەڵدایە، ئەو جێگایە پڕ دەکەن لە سەرۆکی مەلایکەتە ئارام و بێدەنگەکان دەچوو. ئەو لەشە گەورە و نائاسایی نەبووبوو بە ڕێگە لەوەی دیمەنی پەپوولەیەکی سووکەڵی تێ ببینیت، بە یەکێک دەچوو دوو سێی ژمارەیەکی زۆر لە مەخلوقاتی بەدەست بێت، بەڵام هێمنی و شەرم و ئارامی وای لێ بکا لە ناو خەجاڵەتی دنیادا بە ئاسانی نەناسرێتەوە، ئەو هەندێ شەو دەهات و لەگەڵمدا دەمایەوە، پێکەوە بە ناو کێڵگە و دەشت و تاریکەکاندا دەڕۆشتین، دوو پیاوی لەسەرخۆ بووین، تاریشی کردبووینی بە هاوڕێ، هەندێ جار لەگەڵ مندا گوێی لە کاسێتەکان دەگرت، هەندێ جار چەندەها ڕۆژ ون دەبوو نەمدەبینێوە، هەمیشە حەسرەتی ئەوەم هەیە کە بە ئەندازەی پێویست ئیکرامی شێوم نەدەبینی، ئەو لەو کەسانە بوو بۆ ئەوەی کەماڵی جوان ببینێت دەبایە هەمیشە لەگەڵیدا بیت، لەو کەسانە بوو هەر دوورییەک لێی لە دەست چوونی ساتێکی جوانی و گەورەی بوو. نائومێدی گەورەی لە ئینسان ڕێگای لەوە نەگرتبوو. خۆی تا دوا ئەندازە مرۆڤ بێ هەموو جارێ پێم دەگوت ئیکرامی کێ و تۆ لە کوێیت بۆ نایەیت بۆ قسەی دەکرد و سێبەری شەرمێکی تەنک لەسەر سیمای بوو دەیگوت مزەفەری سبح دەم ئەم وڵاتە پڕە لە کەسانی کەساس ئەوانەی بە تەنها ناتوانن ئازار و دەرد و برینەکانی خۆیان تیمار بکەن نا من هیچی و تۆم بۆ ناکرێ من هیچم بۆ ناکرێ بەڵام هەست دەکەم دەبێت بڕۆم و بە قسەیەکیش بووە، بە دەستدرێژی کردنێکی بچووک و سادەش بووە، دەستی خۆم و ئینسانەکانی تر درێژ بکەم. من دەچم و دەنووشتێمەوە و بەو دایکە بریندارانە دەڵێم، لە بری کوڕە کوژراوەکانتان بە کوڕی خۆتان حسابم بکەن. بە خوشکەکان دەڵێم، لە بری برا کوژراوەکانتان بە برای خۆتان حسابم بکەن. دەبێ. من لەوێ بم، لەو دارستانەدا بم و چاوەڕوان بم چ تەیرێکی بریندار لە نزیکمەوە دەنیشێتەوە تیماری بکەم، عەفوم بکە، بمتوانیایە هەموو میحنەتەکانم بکردایەتە یەک میحنەت، هەمیشە لەگەڵتا دەبووم، هەمیشە، بەڵام میحنەتەکان ناکرێنە یەک میحنەت، ناکرێن. دەمزانی بەو هەموو، بە هەموو کەسانی تریش وا دەڵێت. باوەڕی وابوو تێگەیشتنی مرۆڤ لە ئازاری یەکتر زۆر لە ڕەنجی ئەم دنیایە دەگۆڕێ. دواجار کە وڵاتم بەجێهێشت و لە ماڵئاواییدا دەستمان کردە ملی یەک، من بە دەنگێکی بەرز و ئەو بە ویقاری فریشتەکانەوە گریاین، ئەو کاتیش هەمان ڕستەی پێ گوتمەوە، من دەبێ لەوێ بم، لەم دارستانەدا بم و سا چاوەڕوان بم چ تەیرێکی بریندار لە نزیکمەوە دەنیشێتەوە تیماری بکەم. لەگەڵمدا بە ئارامییەوە گوێمان لە کاسێتەکان دەگرت. ئەو شەوە کە ناوی سەی جەلالی شەمسم لێ پرسی، بە هێمنییەوە سەیری کردم و گوتی، بێگومان کەس نییە سەی جەلالی شەمس نەناسێت و هەموومان دەیناسین، ئەو، ئەو پیاوەی بە یاد هێنامەوە، ئەو سەرەک خێڵەی تێکەڵیەک بوو لە کۆمەڵێک دنیای جیاواز، ڕۆژێ لە ڕۆژان لە سەرەتای شۆڕشدا بینیبووم و لە یادم بچووبۆوە. یەکێک بوو لەو ئاغایانەی دۆستی هەموو دنیا بوون، هاوڕێیەکی نزیکی یاقووبی سنەوبەر بوو، سەردەمانێ لە سەرەدادا کە یاقووب نەخۆش بوو لە ماڵی ئەو پیاوە تیمار دەکرا. ناسینی ئیکرامی کێو و بۆ سەید جەلالەدینی شەمس دەگەڕایەوە بۆ ڕۆژانی شۆڕش. ئەو کەسێک نەبوو ون بێت، پیاوێک بوو لەم سروە و سەری ئەو وڵاتە تا ناوبانگیە بوو باوەڕپێکراوی گەورەی سەرۆک و ئەمیر و پاشا و سەرۆک خێڵەکانی تری ئەو هەرێمە بوو. ئێوارەیەکیان چووم بۆ لای سەی جەلالی شەمس، ئەو لە ناو چیاکاندا دەژیا، بە زەوییەکی شاخاوی و پڕ لە دارستاندا بەرەو بەهەشتێکی پەنهان لە ناو چیاکاندا تێپەڕیم، لەو جێگایەدا دوور، لە هەر شاوەشاو و دڵتەنگییەکی دنیایی، لە باخێکی مەزندا دەژیا، لەسەر کورسییەکی سەیر کە لە تەختی پاشاکان دەچوو بینیمەوە، لە چیمەنێکی ئارام و سەوزدا سەرقاڵی خوێندنەوە بوو، پیرێک بوو، ڕیز سپی، کیژێکی هەژدە ساڵ، جلی ساقی ساقی کۆشکی شانەی دێرینەکانی لەبەردا بوو، خزمەتی دەکرد. مێزێکی لەبەر دەستدا بوو پڕ بوو لە کتێب و کاغەز و شووشەی گەورەی مرەکەب. ڕەزێک لە چواردەوری بوو، هەر لقێک لە لقەکانی بە دەیان هێش و سەنگین بوو. دیمەنی ئەو شاعیرە دێرەنیانەی هەبوو کە وێنەی خۆی و مەعشووقەکانیان لە سەر بەرنجی هەر نێ کتێبی کۆن دەبینران، شتێکی تیا بوو کەسانی وەک خەیام و فیردەوسی بە یاد دەهێناینەوە. چرایەک بە وێنەی پەپوولەیەکەوە و شووشەیەکی گەورەی شەراب لە سەر مێزەکە بوو، دواتر زانیم ئەو کیژە مناڵە خزمەتی دەکا، دواهەمین نیشنێتی لە ژیانیدا دەیانشنی هێنابوو و من لە ناوەڕاستی باخەکەیدا وەستام و گوتم، سەی جەلالەدینی شەمەس، من مسەفەری سبح دەبم. ئەو پیاوە سەرلێشێواوەی لە تۆ زیاتر کەسی تری نییە کۆمەکی بکات. بە هێمنی سەری لە سەر کتێبەکان بەرز کردەوە و سەیری کردم و هەستایە سەر پێ و گوتی، تۆ موزەفەری سبح دەمیت؟ تۆ ئەویت؟ من وەک لەوەو بەر لە زاتێکی گەورەدا کڕنۆش بەرم، گوتم، گەورەم، ڕێنماییم بکە، من سەرلێشێواوترین پیاوی دنیا، لە تۆ زیاتر کەسم نییە یارمەتیم بدات، ئەو پێی دەگوتم، وەرەو دانیشە، ئەگەر تۆ مزەفەری سبح دەم بیت، من لە قسە و ڕەفتارتا دەتوخێنمەوە، ئەگەر ئەویش نەبی، ناهێڵم لە شەرابی من بخۆیتەوە، لەم بەبرانبەری دانیشتم و پێم گوت، سەیرم کە، سەی جەلالی شەمس، سەیرم کە و لە نیگات، لە نیگامدا عومرێک دەدۆزیتەوە. کە هیچ کەسی تر شیانی ئاوها نەشیاوە، بۆنم کە، لەسەر جەستەم ئاساوەری بیابانێکی گەورە دەبینی، تەماشای چاوم کە، سێبەری سەحرا گەورەکان دەبینی، هیچ کەسێکی تر. وەک موزەفەری سبح دەم بۆنی لمی لێ نایەت بۆنی شەوگاریشی ناکۆتای لێ نایەت بۆنی تێکەڵ بوونێشی بە ڕەحم و بێ سەبری زەوی و ئاسمانی لێ نایە سەیرم کە و لە سەر دەستم بیابان بخوێنەوە چاوەڕوانی دەکرد ئەو پیاوە لاوازەی لە جلی جوتیارێکدا لە باخچەکەیدا دەرکەوتبوو، بەو جۆرە قسە بکە، بە هێمنی سەیری دەکردم و پەرداخێک شەرابی بۆ تێکردم و پەرداخەکەی منی خاڵی جێهێشت و بە ئارامییەکەوە کە نیشانەی ژیانێکی ئاسوودە بوو قومی لە شەرابەکە دەدا و دەیگوت سوپاس بۆ خوا. سپاس بۆ خوا کەمێک بێدەنگ دەبوو تەماشای دەکردم و دەیگوت منەرگیز ئەو ناوەم لەبیر ناچێتەوە هەرگیز ناوی مزەفەری سبح دەمم بیر ناچێتەوە ناوی هەندێ پاشا و ئەمیر و وەزیر و وەلیم یاد چۆتەوە بەڵام ناوی مزەفەری سبح دەمم بیر ناچێتەوە من دەمگوت من ئەوم من مزەفەری سوبح دەمم هەموو ئەو زەمینە لەم سەر تا ئەو سەری بگەڕێیت مزەفەرێکی سوبح دەمی تر نادۆزیتەوە من ئەوم کە شەو و بیابان ون بوون دروستی کردووم من باوشێوانم باوشێو کوڕانم کە تۆ نهێنیەکەیان دەزانیت تەنها تۆ پاڵی دەدایەوەو دەیگوت مزەفەری سوبح دەم قسە بکە چیرۆکی خۆت بگێڕەوە، من هەموو چیرۆکی خۆم دەگێڕایەوە، ئەو چیرۆکەی پێم دەگوت جگە لە چاوەڕوانییەکی دوور و درێژی مردن هیچی تر نییە، ئەو چیرۆکەی لە سەرەتاوە تا کۆدایی لە هیوایەکی ڕەش دروست ببوو، کە وشەی هیوای ڕەشم بەکار دەبرد، دەوەستا و دەیگوت. تۆ ئەویت ئەویت یەکێ ساڵانێکی زۆر لە زوڵمەتا بۆ هیواکانی نەژیا بێت نازانێ هیوای ڕەش چیە ئومێدی سیا ئومێدی قەترانی سەیری چاوی دەکردم و زیاتر گوێی لە من دەگرت کە قسەم لە یەکێتی نێوان ئومێد و نائومێدی دەکرد لە سەر یەکانگیری ڕۆشنایی و دەیجور دەدوام قسەم لە لێکچوونی لم و ئاو دەکرد تێدەگەشت من ئەوم بە هێمنی پاڵی دەدایەوە و دەیگوت، تۆ بیست و یەک ساڵ لەمەوبەر گیرایت، خۆت کرد بە قوربانی یاقووبی سنەوبەر، وەک هەزاران هەزاری تر خۆت لەو بیابانەدا نوقم کرد و بوویت بە قوربانی هیچ. دەنگی تارمایی حیکمەتێکی تیا بوو، پرچی لە ژێر مێزەرێکی سپی گەورەوە هات بۆ خوار، بە هێمنی سەیری کردم و قومێکی گەورەی لە شەرابەکەی دا و جامێکی پڕیشی بۆ من تێ کرد و گوتی، ئێستا دەتوانیت لە شەرابەکەی من بخۆیتەوە کە پڕە لە نوری خالیق، ئێستا من دەتوانم ئاسوتە تەماشات بکەم و بخۆمەوە و سەیری شەو و باڵای میوەکانم بکەم و لە سەرمەستی بادە هەموو شتێک کت پێ بڵێم لە مێشە چاوەڕوانت دەکەم ئەو ساڵانەی سەریاسەکان ون بوون و من نەمدۆزینەوە چاوەڕوانی تۆم دەکرد. من وام دەزانی مردویت دواجار وا بڵاو بۆوە کە تۆ مردویت یەکێک ناوی تۆی سڕێوە تا کاتێک هات ئیدی کەس تۆ و هاوڕێکانتی لە یاد نەما بەڵام من دەمزانی مرۆڤ دەبێ سەبری ئەوەی هەبێت و بتوانێ چاوەڕوانی مردوەکانیش بکا من ژیان فێری کردم چاوەڕوانی مردوەکانیش بکەم ڕۆژێکیان کوێرێک هاتە ژێر ئەم کەپرانە و لە شەرابی منی خواردەوە، کوێرێک گوتی دوو سەریاس ی سبح دەم دەناسێت، دوو کوڕ دەناسێت، هەریەکەیان هەنارێکی شووشەیان هەیە، من نازانم چی ڕێگای ئەو کوێرەی هێنا بۆ ناو ئەم هەرێمەوە، بەڵام کە شەرابەکانم مەستی کرد و دەستی کرد بە گێڕانەوەی ژیانی خۆی، بە بێ ئەوەی بزانێ چ دەڵێت و لەگەڵ کێدا قسە دەکا، کەوتە گێڕانەوەی چیرۆکی درێژی سەریاسەکان. مەقدەمم لێ گرت و پێم گوت، دەلیلم بۆ بهێنە. کوێرەی پیس، دەلیلم بۆ بهێنە! دەیگوت، دەلیلی من هەنارەکانە، سەریاسەکانە کە لە ژیانی خۆیان و لە لێکچوونی خۆیان تێناگەن. من دەمگوت. ئەگەر تۆ دوو سەریاسم بدەیتێ من سەریاسی سێیەمت دەدەمێ. ئەو نەیدەزانی سەریاسێکی دیکەش هەیە، چێ چوزانێ، لەوانەیە دەیان سەریاسی تریش هەبن کە من و تۆ نایانناسین. من شەرابم دەرخواردییە و کوێرە دەدا و دەمگوت قسە بکە، قسە، پێم بڵێ سەریاسەکان لە کوێن، کوڕە بێنازەکانی شۆڕش لە کوێن؟ ئەو لە منی بیست کەسریاسی تر هەیە من تا درەنگ شەرابم بۆ تێکردو ئەو دەیخواردەوە و بێ نەفەس قسەی دەکرد هەوڵی دەدا من نەهێنێکانی بۆ بدرکێنم بەڵام دیار بوو چ کوڕ چ کوێرێکی دەم شڕ و خەیاڵ واڵایە نەفەسێک بوو پشووی نەبوو من هیچم پێ نەگوت پێم گوت هەنارەکانم بۆ بێنە هەنارەکانم بۆ نەهێنی من هیچت پێ ناڵێم من هیچم نیە بتدەمێ من کەس ناناسم، ئەو دەیگوت، من لەسەر سەفەرێکی درێژم بەرەو ئەو سەری دنیا، لەوانەیە بگەڕێمەوە و لەوانەیە نەگەڕێمەوە. پێم دەگوت، یەکێ بنێرە هەنارەکان پیشانی سەی مژدەی شەمس بدە، ئەو کوڕەی من کە لە شار توجارەت بە شتی عەنتیکەوە دەکا، لەو ڕۆژەوە چاوەڕوانم و کەس نایەت، ئێواران لەم باخەدا بە ئیرسی مەیخۆرە گەورەکانی ئەم مەملەکەتەدا دەچمەوە و دنیام فەرامۆش کردووە. من دواجار کە شەڕ دەستی پێکرد و گوێیان لێ نەگرتم ئیتر تەرکی ئەو دنیایم کرد وەتەنی من شەراب و کتێب و مەحبوبەیە من لەم باخی خۆم نایەمە دەرێ هەموو دەزانم من ناتوانم لەم باخە بێمە دەرێ وەک جاران دەرگا بۆ سەرۆکەکان ناکەمەوە لێرەدا خۆم و شەراب و مەعشوقەکەم لە جوانی جاویدانە و ئیلاهی مەی و خەڵوەت و عشقدا دەژین. قسەی دەکرد و شەرابی هەڵدەدا، هێندە وەسایانە پیاڵەکەی فڕ دەکرد، ئاساواری پیری بە دەست و پەنجەیەوە نەدەبینی، پیرێک بوو سەراپای ڕووناکی و نوور، حەبیبەکەی وەک حەبیبەی باخەکانی بەهەشت بێدەنگ خزمەتی دەکردین، تا ئێوارە درەنگ بهاتایە ئەو مەسر دەبوو، ئەویش زێتر و جوانتر قسەی دەکرد و سەیری ترێی ناو باخەکەی خۆی دەکرد، دواجار من ڕامکێشا، بۆ قسە، ئەگەر چی شەرابێکی ئاگرینی نۆش دەکرد، هێشتا شتێک لە سەبر و هێمنی لە ناو دەنگیدا بوو، دواجار گوتی، من سریاسەکانم وەرگرت. بیست و یەک ساڵ لەمەوبەر من سریاسەکانم وەرگرت، سێ سریاس، لەگەڵ سێ هەناری شووشەدا، سێ مەلەکوتی بچکۆلانە و نیوە مردوو. ئیلاهی، ئەی ئەوەی مەی و مەیخانەت دروست کردووە، لە بیرمە یاقووبی سنەوبەر، خۆی ئەو سێ کۆرپەی بۆ هێنام. ئەو کاتیش نەیویست من هیچ بزانم، سێ منداڵی بچکۆلانی لاواز و گرینۆکی خستە بەر دەسم وەک ئەوەی خودا لە نوتفەی سێ مەلەکوتی غەمگین دروستی کردبن هەر سێکیان دەگریان بە جۆرێک خەستە و بیمار بوون من دەمگوت ئێکسیری حەیاتیان دەوێ ئێکسیری حەیات ئەو شەوە یاقوب وەک جاران نەهاتە دیوەخانەکەم نەهاتە بەر ڕۆشنایی مۆمەکانم کە هەردەم پەروانە لە دەوریان دەگەڕا پێم گوت من ئێکسیری حەیاتم نیە شەرابی زیندەگی ئەگەر لای تۆ دەست نەکەوێ لای کەسی تر نیە ئەگەر دڵۆپێکیش بووە لە ئاوی حەیات بیدە بەم مناڵانە بەڵام پێم گوت ئەمانە چین لە نوتفەی مەلەکن یان شەیتان لە خوێنی خۆتن یان هی خەڵکی ترە سەرەتا هیچی نەگوت ترسی ئەوەی هەبوو شتێک بڵێت و درەخت و هەوا و باڵندەکان ئاشکرای بکەن بە دزێوە بە تەنها دوور لە چاوی بە شەرێک سێ کۆرپەی هێنابوو، دەیکوت دەبێ هەر سێکیان یەک ناویان هەبێ، یادگاری ڕەفیقێکی بەوەفان، دەبێ هەر سێکیان ئەو ناوەی ئەو هەڵگرن، ناوی مزەفەری سبح دەم.